داواکارین لە خوای پەروەردگار ان شاء اللە کەوا تاعات و عیبادەتی ئەمڕۆکە و تەراویح و لەیلەت القەدرمان لێ وەرگرێ بۆ خاتی گەورەی ناوجوانەکانی خۆی خوشک برا بەڕێزەکانم سڵاو و ڕەحمەتی خوای پەروەردگارتان لێ بێ بەردەوامی لەسەر نیشانە گەورەکانی قیامەت لە زەردیش دوێن لە دەرزی دوێنێ شەودا گەشتینە خزمەتی باسێکی تر لەسەر مەسئلەکانی دەجال لەسەر مانەوەی دەجال لەسەر زەوی وە پاشان چەندێک دەجال چەند شوێن ئەگەڕێ وە چەند شوێن ناتوانێت بگەڕێ انشاءاللە پشتیوانی خوای پەروەردگار ئەوانە کەوا باسمان کرد پاشان وە پشتیوانی خوای پەروەردگار پێشەوەی کەبچین ناو باسەکە بە گرنگی پێمان باشە ڕوونکردنەوەی دەربارەی ئیبن سەیاد بکەین ئیبن سەیاد یەکێک بوو لە جوولەکانی شاری مەدینە، و کاتێ پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە و سلم کۆچی کرد بۆ مەدینە هێشتا تەمەنی منداڵ بوو، خۆی ناوی عبداللە بوو باوکیشی ناوی صیاد یان صائید بووە برایانی خۆشەویستم خوشکان ئیماندارن هەر بۆ ئیبن کەثیر گێڕێتەوە ڕەحمەتی خوای پەروەردگار لێ فەرمێ کە دواتر مسلمان بۆ کوڕێکیشی بۆ ناوی ناو عمارە کە یەکێ بۆ لە پیاوچاکەکانی تابعین ئەو ئیمن سیادە وەکو ئیمامی زەبێ گێرەتەوە دەڵێ بە کوێری و بە خەتەنەکراوی لەدایک بۆ خوا پەنامەمدا و کابرایەکی جادووگەر بوو هەندێ جار فاڵی ئەگرتە و جاری وا هەبوو ڕاست دەرئەچوو جاری واش هەبوو درۆ دەرئەچوو تاوا لەناو خەڵکدا بڵاو بوو کە گوایە دەجال لە پەنا بەخوای گەورە پاش ئەوەی کام هەواڵە زۆر لەناو خەڵکدا بڵاو بووە برانی خۆشەویستم خوشکانی مادارم گەیشتەوە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم هەواڵە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ویستی خۆی بیبینێ و تاقی بکات و بزانێت دەجالە یان نا هەر بۆ ئەم مەبەستەش پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیه و سلم چەند جارێ چوو بۆ لای ئیبن صیاد و قسەی لەگەڵدا کردووە هەروەک عەبدوڵڵای کوری عومەر رەزا ڕەحمەتی خۆیان لێ بگێڕێتەوە کە ئیمامی عومەر لەگەڵ پێغەمبەری خوادا صلی الله علیه و سلم پۆلێک لە هاوڵان چوو بۆ لای ئیبن صیاد بینیان لە نزیک بینایەکی بەرز لە گەڕەکی مەغالەی ئەنصارەکان لەگەڵ کۆمەڵە منداڵ یاریەکە ئیبن سەیادیش کە نزیک بووە لە تەمەنی باڵغبوون لەو تەمەنەدا هەستی بەخۆی نەکرد هەتا پێغەمەری خوا ساسەم کێشای بەدەستیدا پێی فەرموو ئەتەشهەد وەنی ڕەسول الله صلی الله علیه وسلم ئایا شایەتی ئەدەی کە من پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەو سەرێکی کرد و پێی وت بەڵێ شایەتی ئەدەم کە تۆ پێغەمبەری نەخوێندەوارەکانی پاشان بە پێغەمبەری وت صلی الله علیه وسلم ئەی تۆ شایەتی ئەدەی کە من پێغەمبەری خوام پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ڕەفزی کرد و پێی فەرمووی آمنت باللە و برسوله واتە باوەڕم هەیە بەخوا بە پێغەمبەرەکانی بەڵێ پاشان برانی خۆشەویستم خوشکانی مادارم لە ئیبن سەیادی پرسی ما تەڕا واتە چی ئەبینیت ئەویش وتی ڕازگویەک و درۆزنێک دێن بۆ لام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمی خەڵەت علیک الامر واتە کارەکەتان لێ تێکەڵ بووە ئەویش پێی فەرموو ئیخسە فەلەن تەعد و قەدڕەک تڕۆ بە قەت لەوە زیاتر نابیت پێغەمبەر صلی الله علیه و داتەوە ئیمامی مەزا رحمەتی خوا لە بێوتی پێغەمبەری خوا صلی الله ڕێگەم بدە با لە ملی بدەم ئەو ئیمامی عمر بە عیزەتەی کە بەردەوام شمشێرەکەی لە کەلانەوە بۆ دەرهێنان لە ملی تاغوت و کوفری بدەم پێغەمبەری خوا صلی پێی فەرموو ئەگەر دەجال بێ و ناتوانی بیکوژێ ئی عومەر ئەگەر ئەیش نەبێ خێ لە کوشتنیدا نییە بۆیە وازی لێ بێنە و عبدوڵای کوڕی عمر زا ڕحمەتی خۆیان لەبێ لە دوای ئەوە جاری تر پێغەمەری خوا ساسم لەگەڵ ئەبی کوڕی کەعبدا بەنهێنی ڕۆشتن بۆ لای ئەو دارخورمایی کە ئیبن سەیاد لە بنی دابوو بەمەستی ئەوەی کە گوێ لە بن سەیاد بگرێ پاش ئەوەی کە هەستی پێ بکات و بیبینێ یعنی بێژ ئەوەی کە هەستی پێ بکات ئیبن سەیاد یعنی پێش ئەوەی کەوا هەستی پێ بکات پێنج سەلەم چووە پشتی دارەکەەوەی گوێ لەگە بزان چی باسەکە بینیان وا ڕاکشەوە خۆی داپۆشی و لەبەر خۆی ورتەورتی دێ ئەلەو کاتەدا دایکی من سەیاد پێغەمەی خوا بین صلی الله علیه وسلم کە لە پەنادا قوربانەکاندا خۆی پەنهان کردووە تە خۆی شاردبووە هاواری لە کوڕەکەی کردوتی ئەی صاف ئەو محەممەدە صلی الله علیه وسلم ئیبن صیادیش کە گوێ لە دایکی بوو بانگی کرد، یەکسەر ڕاپەڕی لە شوێنی خۆیدا، پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم پێی فەرموون، بە سەحابە بەڕێزەکە کە ئەبی کوڕی کەعب بوو، فەرمووی، لو ترکته بین، بەڕاستی ئەگەر وازی لێ بهێنا بۆمان ئاشکرا بوو دەجال بوو یان دەجال نەبوو. بۆیە برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ئیماندارم لەوە بوومان دەرەکە کە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیه وسلم لەم مەسەلەیەدا وەستاوە و لەلایەن پەروەردگاریشەوە وەحی بۆ نەهاتووە کە ئایا دەجالە یان نا. بەڵام ژمارەیەک لە هاوەڵان ڕەزاو ڕەحمەتی خوایان لێبێ بە دڵنیایەوە ئەیان وت کە ئیبن صیاد دەجالە لەوانەش ئیمامی عومەر و عەبدوڵڵای کوڕی و جابری کوڕی عەبدوڵڵا و بوزەری غەفاری ڕەزاو ڕەحمەتی خوایان لێبێ و ئیمامی نەوەی قورتوبی و شەوکانی ڕەحمەتیان لێبێ لەسەر ئەو ڕایەن کە ئیبن صیاد دەجال بووە بەڵام بە پێچەوانەوە ئیمامی بەیهەقی و ئیبن کەثیر و ئیبن تەیمی ڕەحمەتی خوایان لێ پێیان وایە کە ئیبن صیاد جادووگەرێکی بچووک بووە نەک دەجالی گەورە ئەو لانەی کە بە دەجالی گەورەی ئەزانن ئەو فەرموودانەی پێشتر بە بەڵگە ئەیەنن و کە ئەڵێن ئیمامی عومەر لە بەردەم پێغەمبەری خوا دا صلی اللە علیه و سلم سوێندی خواردووە کە ئیبن صیاد دەجالی گەورەیە و پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە سوێندەکەی عومەر بێدەنگ بوو بەڵام ئەو لایەنەی کە بە جادوگەرێکی بچووکی ئەزان پێیان وا نییە کەوا دەجالی گەورە بێ فەرموودەکەی فاطمەی کچی قەیس بە بەڵگەیەنەوە کە لە پێشتردا دەزەکانی پێشودا باسمان کرد دەڵێن لەو فەرموودەیە بە ئاشکرا کە دەجال کۆت و زنجیر کراوە لە یەکێک لە دوورگەکانی خۆرهەڵات، لەبەرئەوە ناگونجێ ئیبن سەیاد کە لەو کاتە منداڵ بوو لە شاری مەدینە ژیاوە لە هەمان کاتدا ئەو دەجالە بێ کە لە دوورگەکە بینراوە کە بەڕاستی ئەم بەڵگەیان بە قووەتترە پاشان کۆمەڵە بەڵگەی تر ئەیەننەوە لەسەرووی کە ئیبن سەیاد دەجالی گەورە نییە. بۆ نمونە ئەڵێن لە فەرموودەگەدا هاتووە کە دەجال کافرە بەڵام ئیبن سەیاد لە دواییدا موسڵمان بووە کە بەڕاستی مەش بەڵگەیەکی تری بەقوەت هەروەت دەجال منداڵی لێ نابێ بەڵام ئیبن سەیاد کوڕێکی هەبوو بە ناوی عەمارە ئەمەش دڵ بەڵگەیەکی تبرانی خۆشەویستم خوشکانی ماندارم و دەجال مەکە و مەدینەی لێ قەدەغە کراوە ناتوانێت تێ بچێ بەڵام ئیبن سەیاد لە مەدینە لەدایک بۆ چوەتە شاری مەکەش ئەمەش بەڵگەیەکی بەقوەتر و ابن صیاد خۆی لە دوای موسڵمان بوونی زۆری پێ ناخۆش بۆ برایان و خوشکانی بەڕێزم کە خەڵکی گومانی دەجالیان پێ برد بۆیە هەروەکو ابو سعیدی خودی ڕضا و ڕەحمەتی خوای لێ بێ ئەگێڕێتەوە کە ابن صیاد ئەو نمونانەی سەرەوەی بە بەڵگەیەنەوە کە ئێستا باسمان کرد کە دەجال نییە بەڵام ئەویست سوێن بەخوا من دەجال ئەناسم و شوێنی لەدایک بوونەکەشی ئەزانم پەنا بەخوای گەر کە ئێستا لە کوێیە بۆی ئەبو سعید کە گوێ لەم قسەیە بۆڵێت وتم تەبە لەکە سایر لیەوم دەک ئەمڕۆ داماو بیت و خێر لە خۆت نەبینی پوختەی مەسەلە برایانی خۆشەویستم لەسەر مەسەلە ئیبن سەیاد بە درێژایی مێژوو لەلایەن زانانی ئیسلام لێکدانەوە بۆچوونی جیاوازیان لەسەر بووە کە ناتوانین هەمووی لێرەدا باس بکەین بەڵام بۆچوونی شێخی ئیسلام ئیبن تەیمیەمان پێ باشتر لە هەمووی کە فەرمێ مەسەلە ئیبن سەیاد لای زۆر لە هاوڵان بوو بە گرفت بە دەجالی تێگەشتن و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سەردان لە ئاستی مەسەلەکەدا وەستا بوو هەتا دواتر بۆی ڕوون بۆ کە دەجال نیە بەڵکو پێڕی ئەو فاڵچوی جادووگەرانە بۆ کە پەیوەندیان بە شەیتانەوە هەیە پەنا بە خوای پەروەردگار هەر بۆیەش ئەچوو تا تاقی بکاتەوە پەنا بە خوای پەروەردگار ئەمە برانی خۆشەویستم مەسەلەی کورد و پێشەکی بچین ناو باسەکەوە دەربارەی ئیبن سەیاد کەوا خلافێکی زۆر لەسەر لە سەرۆکیا کۆمەڵێک پیان وابوو دەجال بوو کۆمەڵیش پیان وابوو کەوا دەجال نەبوو پاشان دێنە سەر چۆنێتی خۆپاراستن لە دەجال برانی خۆشەویستم خوشکانی مادارم پێغەمبەری پێشەوامان محمد صلی اللە علیە وسلم چۆن لە ژیاندا هەردەم خەمخۆری هاوەڵان و شوێنکەوتوانی بووە و بەردەوام ڕێنمایی و ئامۆژگاری پێویستی سەبارەت بە هەموو کێشە و گرفتەکانی ژیان پێشکەش کردوون بە هەمان شێوەش خەمخۆری ئومەتەکەی بۆ هەتاوەکو ڕۆژی قیامەت و ئەوەی کە ڕەزامەندی خوا و خۆشگوزاری مسوڵمانانی تێدا بێت لە دوای خۆی بۆی بەجێهێشتووین ڕەحمەتی خوای لێ بێت هەتاوەکو کەسمان سەرمان لێ نەشێت و گومڕا نەبین وەوەی کە کاری خێر بەدوای ڕوون کردوینەتەوە لە هەموو کارێکی خراپیش ئاگاداری کردوینەتەوە چونکە خۆی کۆتایی پێغەمبەرانە و بەدای خۆیدا پێغەمبەری تر نایەت و ئاینەکەشی کۆتایی ئاینە ئاسمانەکانە برانی ئەزیز و خۆشەویستم ئاینی تری بەدوادا نایەت بە هەمان شێواز هەر بۆیەش دوای ئەوەی کە زۆر باشە ڕوونی هەموو شتێکی دەربارەی فیتنەی دەجال بۆ ڕوون کردووینەتەوە، پێشوەخت ئاگاداری کردووینەتەوە لێی، بە هەمان شێوەش ڕێنمایی پێویستی بۆ بەجێ هێشتووین هەتاوەکو بتوانین خۆمان لەو فیتنە گەورەیە بپارێزین و زەرور زیانمان پێ نەگەیەنێ کەوا بەسەرمان دێ لە سەردەمی دەجالدا خوای گەورە پەنامان بدە کەواتە ئیسلام برایانی خۆشەویستم بە تایبەتی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم لە هەموو شتێک ئومەتەکەی ئاگادار کردو تاوەکو تووشی ناڕەحەتی نەبن تووشی فیتنە نەبن لەوەی کەوا پەنا بەخوای پەروەردگار دەجال بەسەر ئومەتی ئیسلامدا بیهێنێ گرنگترین ئەو خاڵانە چوار خاڵن کە باسی خۆپاراستنەکە ان شاءاللە جوان گوێ بگرن خوشک و برا بەڕێزەکان یەکەمین خاڵ پەیوەستبوون بە ئیسلامە و خۆ چەکدارکردنە بە چەکی باوەڕ و ناسینی خوای تاک و تەنها و زانینی ناو سیفەتە پیرۆزەکانی خوای پەروەردگار هەتاوەکو لەو ڕۆژە کەس بە دەجال گومڕا نەبێ برایانی خۆشەویستم چونکە خوای گەورە قورئان دەفەرمێ لەیسە کەمیسلی شەی وهو السمیع البصیر خوای پەروەردگار لە هیچ شتێک ناچێ نە نێرە نەمێیە وهو السمیع البصیر و بیسەر و بیناشە کەواتە دەجال چاوی کوێرە و بزانین بۆی کەوا دەجال مرۆڤێکە خوا خواتەوە پاشەڕۆی هەیە خوای گەورەش پاک و بێعیبە لەو سیفەتان وەکو شاران پێدا لە هیچ شتێک ناچێ هەروە چاوی سەقەت و کوێرەک و باسمان کرد ئەگەر خوا بواە هەر کەسی ئەلانی خوایەتی بکات لەسەر زەویدا هەڵبەتا بێ پێشتر خۆی چاک بکاتەوە نێش خۆی عیبدار بێ وە بزانین کە هیچ کەسێ خوای گەورە نابینێ هەتاوەکو نەمرێ دوایش لە بەهەشتا موسڵمانان بە تەنیا ئیبینن ئەگەر دەجال خوایە چۆنە بێ ببینێ خەڵک ببینە پەنا بە خوای گەورە بەرو عیلم زۆر گرنگە برانی خۆشەویستم خوشکانی مادا گەر عیلمان پێ نەیە بەڕاستی زۆرە فەوتێن و تووشی کێشەیەکی زۆر گەورە بین خوای گەورە پەنامان بدە بەڵام دەجال وەکو باسمانکە بە کافر مسلمان و هەموو کەسێکەی بێ لەمە خاڵ یەکەم کەوا انشاءاللە بۆ خۆ پاراستن خۆ چەکدارکردن بە چەکی باوەڕ عقیدەیەکی ڕاست کەوا بتوانین ئەو فێڵ و تەڵەکانی شەیطان دەربخین پەنا بەخوای پەروەردگار و خاڵی دووەم دوعا و پەناگرتن لە فیتنەی دەجال بە تایبەتی لە نوێژدا وەک لە چەندین فەرموودەی صحیح دا هاتووە وەک هەروا بۆ ڕزا ڕەحمەتی خوا لێ گێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی فەرموویەتی إذا تشهد أحدكم فليستعذ بالله من أربع يقول اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال کە یەکێکتان شایەتمانی هێنا لە نوێژ داواتە لە تەحیاتدا با دوعا بکە و پەنا بەخوا بگرێ لە چوار شت ئەمە ئەمە دووەم خۆ چارەسەرکردنە برانی خۆشەویستم خوشکانی مادارم یەکەم بڵێ خوای گەورە پەناگرم بە تۆ لە عەزابی دۆزەخ دووەم لە عەزابی گۆڕ و لە فیتنەی زیندووبوونەوە مردن و لە خراپەی فیتنەی مەسیحی دەجال خوای گەورە پەنامان بدا بۆیە پێویستە مسلمان ئەم دوعایە بکات لە نوێژدا و لە دوای شایەتمانی تەحیات هەوڵ بدا لە بیری نەچێ برایانی خۆشەویستم خوشکانی ماندارم چونکە پیاوچاکانی پێشن زۆر پەیوەست بوون پێوەی تەنانەت پیاوچاکێکی تابیعەک و ئیمامی تاوز ڕەحمەتی خوای لێبێ ئەگەر کوڕەکەی لە نوێژدا ئەو دوعای لەبیر بکردایە نوێژەکەی پێ دووبارە کردەوە ئەمەش خاڵی دووەمە کە زۆر گرنگە ئینشاءاللە لە تەحیاتدا ئەم دوعایە بکرێ برانی بەڕێز و خۆشەویستم بۆ پاراستنمان لە دەجال بە پشتیوانی خوای پەروەردگار پاشان خاڵی سێم لەبەرکردنی دە ئاەتی یەکەمی سەرەتای سوورەتی کەهف و خوێنی و ئاەتانە لە کاتی ڕوبەڕوبوونەوەی دەجالدا هەرۆک لە فەرمودە درێژەکەی نەواسی کوری سەمعاندا هاتۆ کە تێدا فەرمێ پێغەمەری خواص ئاسان فەرموویەتی ان شاء اللە خوای گەورە مان پارێزێ برایانی خۆشەویستم کە زۆر زەرورە ان شاء اللە لە ئایەتی یەکەوە بۆ دە بە تایبەتی سورەتی کەهف لەبەر کەن کە نهێنیەکی زۆری تایە خوای پەروەردگار بۆ خاتی گەوری ناو جوانەکانی خۆی رەحمان پێ بکە ان شاء اللە خاڵی چوارم برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ماندارم هەڵاتن و دوورکەوتنەوە لە دەجال ئەگەر توانرا پەنا ببرێتە بەر شاری مەکە و مەدینە چونکە وەک لە فرموودەکانی پێشودا باسمان کرد دەجال ناتوانێت بچێتە ناویان و پێویستە مسلمان هەوڵ بدا ئەفەرمێ با خۆی لێ لابدا و دوور کەوێتەوە لێی چونکە سوێن بە خوای گەورە پیاوی وا دێتە لای خۆی زۆر بە ئیماندا دەزانێ پەنا بە خوای گەورە کەچی شوێنی یەکەوێ بەهۆی ئەو کارە گوماناویانەی کە ئەنجامێدا پەنا بە خوای پەروەردگار خوای گەورە پەنا کەواتام چوار قاڵە برانی خۆشەویستم خوشکان ئیماندارم ضرورە انشاءالله کەوا لەبەری بکەین بۆیە ئەمە چارەسەری وەکو چۆنڵی نەخۆشیێک چارەسەرەکرێ حەپێکی بۆرەگە دەرمانکە ئەمە چارەسەرێکە بۆ دەجال برا خوشکە بە ڕێزەکانم پاشان دێینە سەر خاڵێکی تر کە ئەویش ڕووبەڕووبوونەوەی لەشکری ئیسلامییە لەگەڵ دەجالدا. وەک لە پێشتردا باسمان کرد لە پێش هاتنی دەجالدا موسڵمانان لە ژێر ئاڵای محەممەدی مەهدیدا کۆبنەوە سەلامی خوای لێبێ و لەشکرێکی ئیسلامی توند و تۆڵ و بەهێز پێگەهێن و چەند جەنگێکی سەرکەوتوو ئەنجام ئەدەن ناوچەیەکی بەرفراوان لە عێراق و حیجاز و شام ئەخەنە ژێر دەسەڵاتی خۆیان دواتری لە دوای جەنگە گەورەکە کە ڕۆمی تێدا ئەشکێ مسلمانان ئەتوانن شاری قوستەنتنیەش ئازاد بکەن کە ئەستەنبوڵەکە بەڵام لەو کاتەدا دەجال خۆی و لەشکرەکەی پەیدا ئەبێ، سەرەتا لە خوراسان دەرەچێ وەکو لە دەرزەکانی پێشوودای شارەوان پێدا بەرەو ئەسفەهان دێ، پاشان لە ئەسفەهان تەواوی هێزەکانی خۆی کۆ ئەکاتەوە بە مەبەستی پەلاماردانی لەشکرەکەی ئیمامی مەهدی و ڕووخاندنی ئەو خەلافەتە ئیسلامیەی کە تازە دروست بووە. موسڵمانانیش کە هەواڵی دەرچووی دەجال ئەبیستن دیارە زۆر شپرزە ئەبن، بەتایبەت کە ئەزانن دەجال کێ و لە فەرموودەکانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هەموو شتێک دەربارەی دەزانن کە باس کراوە. هەر بۆیە هێزە هێزە ڕزگارکەرەکانی قوستەنتنی واتە ئەستەنبول بە پەلە و بێ دواکەوتن بەرەو ناوچەکانی سەرکردایەتی لە وڵاتی شام ئەکشێنەوە دواتر سەرجەم هێزەکانی لەشکری ئیسلامی لەوێ کۆبنەوە برانی خۆشەویست پاشان سوپاگەی دەجا لە شاری ئەسپان و بەرەو خاکی خەلافەت بەڕێکەون و ئەو خەڵکەش کە دێتە ڕێیان وەکو باسمان کرد دەزەکانی پێشدا بن بە دوو بەشەوە یانەوەتە باوەڕی پێکەن و شوێنی یەکەون کە مەڕ و ماڵاتیان گوانی پڕ ئەبێ باران لە ئاسمانە بارێنێ زەوی پەنا بەخوای پەروەردگار ڕوەکی لێ سەوزە بێ یان ئەوەیە کە بەرەو لوتکەی چیاکان هەڵدێن پێ ساسم فەرمێ هەرکم شەری ڕزا ڕحمەتی خۆل لە پێ ساسم گەرەتەکە فەرمێتی لە فیڕەن نە ناس منە دەجای فیت جیبال خەڵکی لە دەستی دەجال هەڵدێن بۆ ناو چیاکان کامەش دەلیلێکە بۆ ئەوی کەوا و کەسانی دوورن لەو منتیقانی کە باسمان کە لەو چوار مزگەوتە مزگەوتی تۆڕ مەکە مەدینە قودس لەگەڵ شاری مەکە و مەدینە کە هەردووکیان پارێزراون ئەوە دلیلەکە بۆی کەەوە ئەگەر مسلمان لە شوێنی تری جیهاندا بوون مەجاریان نەبوویان نەگەشتەوە شێ دەستیان نەگەشتەوە شوێنە ئەتوانن بچن بۆ شاخەکان چونکە شاخەکان لە کۆنەوە تا ئەمڕۆکە ئەو ڕژێمە زاڵمانی کەوا دەستیانکردەوە سەر منطقەیەکدا بەردەوام ئینتیفازە و ڕاپەڕین لە شاخەکانەوە دەستی پێکردو هەر بەو شێوازەش دەجار پێ ساسە لە حەدیزەکە فەرمی ئەچێتە ئاوایی ئەگەڕێ ئاوایی نامێن سەر زەیدا نەگەڕی لاو شوێنانە نەبێ لەبەرو دائیمەن بەرو ئاوایی ئەڕوە ناچێتە منطقە شاخاویەکان بەڵێ برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم دەجال ئەیە پێش هەموو شوێنێ پەلاماری خاکی حیجاز بدا بە تایبەتی مەککە و مەدینە هەتاوەکو بە نیازی گڵاوی خۆی ئیسلام لە بنچینەوە ڕیشە کێش بکە و لە سەرچاوەکەی وشکی بکە بەڵام کاتی ئەگاتە و خاکە پیرۆزە و دڵنیا بێکە پەلاماردان و کاولکردنی ئەو دوو شار لە توانا و دەسەڵاتی ئەو دانیە خی گەورە پریشتەکانی خۆی لە چوار دەوری ئەو دوو شاردا دانەوە پاسەوانیەکە نەرۆکو لە پێشەوە باسمان کرد بۆیە بە ناچاری دەجال لە ڕووی خۆرەڕاتەوە دێ، کەومەستی پێی یەکەمی شاری مەدینەیە، هەتا کاتێ ئەگاتە پشت کێوی ئوحود ئەفەرمێ، فریشتەکان لەوێدا ڕووبەڕووی ئەبنەوە، ئەویش ڕووی وەرئەگرێ بەرەو وڵاتی شام، دوو جار لەسەریەک ئەفەرمێ لەوێ تیا ئەچێ، لەوێدا تیا ئەچێ. بەڵێ برایانی ئەزیزم، خوشکانی ئیماندارم، دەجال بەخۆی سوپاکەیەوە ڕوو ئەکاتە شام و، لەگەڵ لەشکری ئیسلامیدا ڕووبەڕووی یەک ئەبنەوە، نواسی کوڕی سەمعان ڕەزا ڕەحمەتی خوای ئەڵێ پێغەمبەری خوا صلی علیه فەرموویەتی، انه خارج خلة بین الشام والعراق فعاث یمینا وعاث شمالا یا عباد الله فاثبتوا ئەفەرمێن دەجال دێتە ڕێگای نێوان شام و عێراق بە ڕاست و چەپدا خراپەکارییەکە ئەی بەندەکانی خوای پردگار خۆڕاگر بن بەڵێ لەو ڕۆژە تەنها لەشکی ئیسلامی غیرەتی ڕوبەڕوبوونەوەی هەبێ لەگەڵ دەجالدا هەرچەندە ئەشزان کە لە ناوبردنی دەجال لە توانای ئەواندا نییە بەڵام پێغەمەری خۆشەویستمان صلی الله علیه وسلم داوا کات کە خۆڕاگر بین پاراستنی ئیسلام و بەرزکردنەوەی ئاڵای جیهادیش بەڕاستی باجی خۆیە برایانی خۆشەویستم بۆیە بە هەچ نرخێک بووبێ ڕووبەڕووبوونەوە پێویستە و ئەبێ بۆ دەجال بسەلمێنێ کە تەنها ئیسلامە لە ڕووی داوەستێ و هەر تەنها موجاهیدانی ئیسلامیشە کە فێڵ و جادوەکانی دەجال کاریان تێ ناکا و ناتوانێ لە خشتەیان بەرێ لە ڕۆژەدا هەروەکی بن مەسعود ڕزا ڕەحمەتی خوای لێبێ دەڵێ خەڵکی ئەبن بە سێ بەشەوە خوا پەنامان بدا لە کاتی دەرچووی دەجاردا خەڵکی ئەبن بە سێ بەشەوە فەرمێ بەشێکی شوێنی یەکەون بەشێکی هەڵدێن بۆ ناوچەیەک کە گیاو لەوەڕگای تێدابێ و بەشێکیش کەناری عێراق ئەگرن پەنا بەخوای گەورە ئەفەرمێت دەجال شەڕیان لەگەڵ ئەکات و ئەوانیش شەڕی لەگەڵ ئەکەن تاوای لێدێ ئیمانداران لە گوندەکانی شام کۆبنەوە هێزێکی مجاهید ئاسا ئاڕاستەی دەجالەکەن سوارێکیان تێدا ئەسپەکەی ڕەش و سپیە ئەو هێزار هەمویانە کوژێن یەک کەسیشیان لێ ناگەڕێتەوە برانی خۆشەویستم پێم ساسم فەرمێ بەڵێ ئەو موجاهیدانە خۆیان شەیدی هەڵەبژێرن و ڕووبەڕووی هێزێکە بنەوەن کە پێشتر سوور ئەزان لە دەرحەقی نایەن پاشان ئیمامی مەهدی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ چونکە ئەزان تەنیا عیسای کوڕی مەریەمە سەلامی خوای لێبێ دەرحەقی دەجال دێت و دەجال ئەکوژێ بەڵام ئەبێ بیسەلمێنێ بۆ دەجال کەوا تەنیا لەشکری ئیسلامە ڕووبەڕووی دەجال ئەبێتەوە بە پشتیوانی خوای پەروەردگار پاشان ئیمامی مەهدی تەواو هێزەکانی خۆی ناو شاری قودس کۆکاتەوە بۆتەوە تاکە لەشکر کە بەرامبەر بە دەجار ڕاوەسێ تەنیا لەشکری ئیسلامیە برانی خود کە لەگەڵ ئەوەشدا ئەزانن کە ناتوانن بەرامبەری ببنەوە چونکە تەنیا عیسای کوڕی مەریەمە توانێت دەجار کرێت کە تۆزێتر دەچینە سەری شاڵە وەکو باسمان کە لە پێشتردا دەجال لە کاتێکدا دێ کە مسلمان لە ژێر ئاڵای محەممەدی مەدیدا کۆ بنەوە ڕزا و ڕحمەتی خوای لێبێ و لەشکرێکی ئیسلامی توند و تۆڵ و بەهێز پێکئەیەن و چەند جەنگێکی سەرکەوتوو ئەنجام ئەدەن و ناوچەیەکی بەرفراوان لە عێراق و حیجاز و شام و وڵاتی فارس دەخەنە ژێر دەسەڵاتی خۆیان دواتریش لە دوای جەنگە گەورەکە کە بە جەنگی مەلحەمەت الکوبرا ئیشارەی پێدراوە کە ڕۆمی تێدا ئەشکێ لە ماوەی چوار ڕۆژدا مسلمانان ئەتوانن شاری ئەستەنبوڵ واتە قوستەنتنیە ئازاد بکەن بەڵام لەو کاتەدا دەجال خۆی و لەشکرەکەی پەیدا ئەبێ برانی ئەزیزم وتمان سەرەتا لە خۆراس سانەوە دەرەچێ بەرەو ئەسفەهان دێ پاشان لە ئەسفەهان تازە دروست بووە و مسلمانانی شکاواری دەرچوونی دەجا لە بیستن ئەمە هەمومان باسکرد بەس باسێکن جارێکی تریشاڵە زۆر شپرزابن دیارە لەو کاتەدا بە تایبەت کازان دەجال کیەوە لە فەرمودەکانی پێغەمەری خواساسان هەموو شتێک دەربارەی ئەزانن هەر بۆیە هێزە ڕزگارکەرەکانی ئەوانەی کەوا بەرەو مەنتیقی قوستەنتنیە ڕۆشن بە پەلەو بێ دواکەوتن بەرەو ناوچەکانی سەرکردایەتی ئەگەڕێن لە وڵاتی شام دواتر سەرجەم هێزەکانی ئیسلام و لەشکری ئیسلامی لەوێ کۆبنەوە لە وڵاتی شام پاشان سواقی دەجا لە شاری ئەسوانە بەرەو خاکی خەلافەت بەڕێەکەوێ ئەو خەڵکەش کە دێتە ڕێیان ئەبن بە دوو بەشەوە یان ئەوەیە باوەڕی پێکەن وکو باسمان کرد تایبەتی مەککە و مەدینە هەتاوەکو بەنیازی گڵاچ بەڵام کات تێگاتەوە خاکە پیرۆزە دڵنیا بێ کە پەلامان خی پەروەرگا پریشتەکانی خۆی لە چواردەری ئەو دوو شارە دانە و پاسەوانی ئەکەن هەروەک لە پێشەوە باسمان کرد و بە درێژی لەسەری ڕۆشتین بۆیە بە ناچاری ڕووی خۆی سوپاقی بەرە وڵاتی شام وەرە چرخێنە برانی خۆشەویستم بە مەوەسی یەشکردنە سەر ئەو لەشکە ئیسلامی کە لەوێ کۆبوونەتەوە هەروەکو لە فەرمودەکەی وەرەزا ڕحمەتی خوا لێ بهاتووە کەوا پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرمێ خۆتی بۆ گورج کەرەوە برای خۆشەویستم خوشکی ئیماندارم ئەمە قەدەری خواییە نەوەک لە سەردەمی ئێمەدا ڕووبدا چونکە پێغەمبەر نەبوو لە فیتنەکەی ومەتەکەی ئاگادار نەکردبێتەوە خاک بەسەر ئێمە کەوا چەندێکمان ماوە چەندێکمان تێپەڕاندووە لە هیجرەت ئەفەرمێ، دەجال دێتە ڕێگەی نێوان شام و عێراق بە ڕاست و چەپدا خراپەکاری ئەکا خوا پەنامان بدە. ئەی بەندەکانی خوا خۆڕاگر بن، سەباتتان هەبێ. بەڵێ لەو ڕۆژەدا بەیانی خۆشەویستم تەنها لەشکری ئیسلامیە غیرەتی ڕووبەڕووبوونەوەی هەبێ لەگەڵ دەجالدا هەرچەند دەشزان کە لەناوبردنی دەجال لە توانای ئەواندا نییە بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم داوا کات کە خۆڕاگر بین پاراستنی ئیسلام بەڕاستی برانی خۆشەویستم و بەرزکردنەوەی ئاڵای جیهادیش باجی خۆی ئەوێت ئەبێ خوێنێکی بۆ بڕژێت بۆیە بە هەچ نرخێ بێت ڕوبەڕووبوونەوەی پێویستە لەگەڵ دەجالدا ڕوبەڕوو بیتەوە دەبێت بۆ دەجال بسەلمێنێت کە تەنها ئیسلامە لە ڕووی داوەستێ و هەر تەنها مجاهیدانی ئیسلامیشە کە فێڵ و جادوەکانی دەجال کاریان تێناکە و ناتوانێت لە خشتیان بەرێ لەو ڕۆژەدا هەروەکو ابن مسعود رضا رحمتی خوا لێ ئەڵێ خەڵکی ئەبن بە سێ بەشەوە پەنا بەخوای پەروەردگار لە کاتی دەرچوونی دەجالدا خەڵکی ئەبن بە بەشێکی شوێنی یەکەون بەشێکی هەڵدێن بۆ ناوچەیەکە گیاو لە وەڕەکان و بەشێکی شەفەرمێ کەناری عێراقە گرن دەجال شەڕیان لەگەڵ ئەکات و ئەوانیش شەڕی لەگەڵ ئەکەن لەگەڵ دەجال هەتا وای لێ دێ ئیمانداران لە گوندەکانی شام کۆبنە و هێزێکی مجاهید ئاسا ئاراستەی دەجالەکەم برایانی خۆشەویستن پیامە ساسەمەێ سوارێکیان تێدایە ئەسپەکەی ڕەش و سپیە برانی خۆشەویستن ئەو هێزار هەمویانە کوژێن و یەک کەسیشیان لێ ناگەڕێتەوە پەنا بەخوای پەروەردگار بەڵێ ئەو مجاهیدانە خۆیان شەهیدی هەڵەبژێرن برانی خۆشەویستم و ڕووبەڕووی هێزێک ئەبنەوە کە پێشتر سوور ئەزان لە دەرحەقیدا نایە پاشان ئیمامی مەهدی سەڵات و سەلامی خوای لەسەر بێ تەواوی هێزەکانی خۆی لەناو شاری قودسدا کۆ کاتەوە چونکە دڵنیای کە ئەو شار وەکو مەکە و مەدینە بە دەقی فەرمودەکەی پێغەمبەری خوا ساسان پارێزراو لە دەجال وە دەجالیش بە خۆی و سوپاکەی و گەمارۆی ئەو شارە ئەدا و تەواوی ڕێگاکان ئەگرێ هەتا هیچ خواردن و یارمەتیە نەگاتە دەستی موسڵمانان لەو شارەدا هەروەکو چۆن ئەمڕۆ کە ئەمریکا حەساری خستۆتە سەر موسڵمانان لە ئەفغانستان هەروەکو چۆن ئەمریکا حەساری خستۆتە سەر ئەو برا ئیسرائیل حەساری خستۆتە سەر ئەو برانی غەزە خوای گەورە پایداریان کایە خۆ ئەمە ئوسلوبی کوفر و جوولەکەی برانی عزیزم لە کۆنەوە هەتاوەکو ئەمڕۆکەش هەتاوەکو قژیان کە دەجالە دێ حەسار خستنە سەر خەڵک بەوە نایانەوێ خەڵک لە ناو ئایینە بە دەستی کوفر و تاغوت و بە دەستی کەسانی ستەمکار لە ناو ناچێ خوای پەروەردگار پشتیوانی کەسانێکی خۆیەتی کەوا لەبەر خاتی ئەو ماڵ و سەرەت و سامانیان فرۆشتە بە خوای پەروەردگار بۆیە برانی بەڕێز و خۆشەویستم تەواوی ڕێگاکان ئەگرێت بۆی هیچ نەگا دەستی مسلمانان بەو شێوەیە موسڵمانان بە گاوارۆکراوی ئەمێننەوە هەتا وای لێدێ برسیەتی زۆریان بۆ هێنێ و بێهێز و لاوازیان ئەکا و نزیک فەوتان ئەبنەوە بۆیە هەر هەموویان بڕیار ئەدەن هەموو یەک دەست و یەک مەچەک دەمەوبەیان هەڵمەت بەرنە سەر سوپاقی دەجال یان ئەوەی خوای گەورە سەریانەخا یان ئەوەی وەکو برا مجاهیدەکانی پێشوان بە پلەی شەهادەت ئەگەن بۆ حذەیفەی مانێزا ڕەحمەتی خوا لێ بێ سەبارەت بە موسڵمانی کە گەمارۆ دراون دەڵێ ئەڵی خوا ساسم فەرمیەتی ئیماندارەکان بە یەکتر ئەڵێن چاوەڕی چیەکەن پێشومان بگەینە فەرمێ و ڕەزامەندی خی پەروەردگار بەدەست بهێنین هەر کەس کەمێ خۆراشی پێماوە ئەمە ئەمە ئەمە سیفەتی هەلی ئیسلام برانی ئەزیز و خۆشەویستم کەس پارەی خۆی کۆناکەەوە گیرفانی پێپڕکە هەر کەس کەمێ خۆراکی پێماوە لە کاتی گەمارو ناڕەحەتەکاندا با بەشی براکەی لێ بدا فەرمێ لەگەڵ بەیاندا نوێژەکانتان بکەن و پەلەی تێدا بکەن پاشان هەڵمەت بەرنە سەر دوژمنەکانتان کە ئەشدان داقەتی دەجال نایەن بەڵێ دوا بڕیار بڕیاری شەڕ و مەبەستیش تەنها بەدەستێنانی ڕەزامەندی خوای پەروەردگارە و خوای پەروەردگاری ژوای ڕەخساندووە کە ئەو ڕۆژە کۆتایی چل ڕۆژەکەی دەسەڵاتدارەتی دەجال بێ و دەجالی تێدا لەناو بچێ ئەمەش برانی ئەزیز و خۆشەویستم ئەو لەشکرە باسمان کرد ئەو لەشکری کەوا بەرامبەر بە دەجال ڕاوەستن کە هیچ لەشکری نیە لەو سەردەمەدا لە غەیری لەشکری ئیسلام بەرامبەر بکە بە دەجال شەڕ بکات و وەکو باسمان کرد کەوا لە گوندەکانی شام کۆ بنەوە پێ ساسە فەرمێ ئەوەی کە لەگەڵیاندا ئەسب سوارێکە کەواسپەکەی ڕەش و سپیە بە چاوی خۆمەی بینم هەر هەمویان شەهید دەبن و ناگەڕێنەوە لە بەرامدە دەجادەکە شەڕەکەن پاشان دێینە سەر تیاچونی دەجال و کۆتایی پێ بێنی بە پشویانی خوای پەروەردگار دەمەوبەیان برایانی خۆشەویستم لەشکری ئیسلامی گەمارۆدراو لەناو شاری قودسدا خۆیان ئەبەستن و پەیمانی مردن بە خوای خۆیان ئەدەن پاشان ڕیزەکانیان ڕێگە خەن بۆ نوێژی بەیانی قامەت ئەکرێ و محەممەدی مەهدی پێشەوا و سەرکردە پێش ئەکەوێ برانی خۆشەویست بێژە پێ بۆی کە ئیمامەتی کا بۆ ئەو خەڵکە. ئا لەو کاتەدا خوای پەروەردگار دەوری خێری خۆی ئەکاتەوە بە هانای ئەو کۆمەڵە ئیماندارەوە چێ و سەربازێکی تایبەتی خۆی دابەزێنتە سەر زەوی کە زیاتر لە دوو هەزار ساڵە بۆ ئەو ڕۆژەی هەڵگرتووە خوای پەروەردگار ئەو سەربازەش ئەو پێغەمبەرە خواویستەیە کە دەجال بە درۆ بوختان ناوەکەی دزیەوە بۆ خۆی لاف و گەزافی خۆیەتی پێ لێدا پەنا بەخوای پەروەردگار ئەو پێغەمبەرەی کە هەر لە سەرەتاوە جولەکە پیلانی کوشتنی بۆ داڕشت بەڵام خوای پەروەردگار پاراستی و بەرزی کردەوە بۆ ئاسمان دواتریش بەوە نەوەستان و ئاینەکەیان گۆڕی لە ڕێگەی جوولەکەیەکی داخ لە دڵەوە بە ناوی پۆڵس کە بە درۆ خۆی کرد بە مەسیحی ئینجیلیان ئینجیلیان شێواند و چەند ئینجیلێکی ساختیان دروست کرد کە تیایدا عیسا بەخوا کوڕی خوانەوە ئەبا پەنا بەخوای گەورەوە لە ڕێگەی قوستەنتینی پاشای ڕۆمەوە سەپاندیان بەسەر خەڵکیدا بە درێژایی چەندین سەدە هەتاوەکو ئەمڕۆکەش خەڵکانێکی بێشوماریان پێ گومڕا و سەرلێشێواو کرد، ئەمجارەشیان لە ڕێگەی دەجالەوە کەسایەتی ئەو پێغەمبەرە بۆ خۆیان نەزن و بە ناوی لە پەنا ناوی پیرۆزی مەسیحدا هەرچی خوا پێی ناخۆش ئەنجامی دەن لەسەر زەویدا خوا پەنامان بدات هەرچی خوا پێی ناخۆش ئەنجامی ئەدەن. بەڵام خوای باڵادەست ئیرادەی وابێ کە بۆ دواجار زەوی لە خراپە و فەسادی جوولەکە پاک بکاتەوە و پەردە لەسەر گەورەترین درۆ و بوختان لە مێژوودا هەڵماڵێ و ڕاستییەکان بۆ هەموو جیهان ڕوون بکاتەوە، ئەویش بە دابەزن بە دابەزاندنی مەسیحی حەق و ڕاستییە سەلامی خوای لەوێ بۆ جاری دووەم لەسەر زەویدا هەتا کۆتایی بەم گاڵتەجاڕییە بهێنێ و بە دەستی خۆی ئەو جادووگەرە بکوژێ کە بە ناوی مەسیحەوە لافی خوایەتی لێدا لەسەر زەویدا خوا پەنامام دا و بە هەموو خەڵکی جیهان بسەلمێنە کە عیسا بەندە و پێغەمبەری خوای پەروەردگارە هەرگیز لە غیری بەندایەتی کردن بۆ خوا هیچ بانگەشێکی تری نەکردو عیسای کوڕی مەریەم سەڵات و سەلامی خوای لەسەر بێ بەڵێ برانی خۆشەویستم لە بەرەبەیانی ئەو ڕۆژەدا ئەمە مژدەیەکی زۆر خۆشە ئینشاءاللە پێشەوەی کە مسلمانان نوێژ دابەسن عیسای پێغەمبەر و بەندەی خوای پەروەردگار دابەزێتە ناو لەشکری مسلمانان بۆ جاری دووەمە گەڕێتەوە سەر زەوی عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێت لەو ڕۆژەدا ئەبێتە گەورەترین مژدەی خێر بۆ ئەو کۆمەڵە موسڵمانەی کە تاکە کۆمەڵ بوون لەسەر زەویدا تاکە کۆمەڵ بوون لەسەر زەویدا کە ملیان بۆ دەجال شۆڕ نەکرد لە ڕووی داوەستان و پیانەوە تۆ مەسیحی جادوگەری پێڵێن ئەمڕۆ کە تۆ ئەمریکای تاغوت و سەلیبیت تۆ بێدینیت تۆ دینی ئیسلام لە ڕیشەوە دەرێنی ئێمە دنیامان فرۆشتووە بە قیامەتمان هەروەکو چۆن ئەمڕۆکە بەرامبەر ئەو تاغوتانەی سەردەم ڕائەوەستنەوە ئا لەو ڕۆژەشدا خوای گەورە ئەو مژدە خۆشەمان بۆ نێرێ برانی خۆشەویستم تۆ جادوگەریت نەوەک مەسیحی ڕاستی ئەبێ چ ساتە وەختێ بێ برانی خۆشەویستم ئەبێ چ ساتە خۆشیەک بیا لەو کاتەدا کە ئەو مسلمانانەی برسی و هیلاکن ناڕەحەتن حەساریان لەسەرە بە جوانترین قوە چواردەوریان گیراوە ئابڵو قەدراون بە چاوی خۆیان ئەبینن پێغەمبەرێکی پایەبەرز وەکی عیسا سەلامی خوای لێبێ لە ئاسمانەوە دابەزێتە ناویان ئەبێ چ گوڕوتینە بە ئیمانی ئەو کۆمەڵە مجاهیدە ببەخشێ کە بە چای خۆیان ئەبینن فرموودە و بەڵێنەکانی پێغەمبەری خۆشەویستان صلی الله عليه وسلم دێتە دی و بە بینینی پێغەمبەر عیسا شاد ئەبن کە محمدی مەهدی پێشەوای موسڵمانانە وەستاو بۆ پێشنوێژی کەوا پێشنوێژی و ئیمامەت بکا بۆ بۆ لەشکرەکەی هەر بۆیە موازا ڕەحمەتی خوای لێ بێ ئەڵێ پێغەمبەری خوا ساسان فەرموویەتی پێشەواکەیان کابرایەکی پیاوچاکە کاتێک کە پێش ئەکەوێ بۆ ئەوەی کە پێشنوێژیان بۆ بکات بۆ نوێژی بەیانی لەو بەرەبەیاندا ئیسای کوڕی مەریەم لە ناویاندا دابەزێ پێشەوای مسلمانەکانیش ئەکشێتەوە دوا بە دوا دێتە دواوە بۆی کە ئیسا پێش بکەوێ پێشنوێژیان بۆ بکە ئیساش سەر نێوان هەردوو شانی و پێی ئەڵێ، خۆت پێش بکەوە پێش نوێژەکەمان بۆ بکە، چونکە قامەتەکە بۆ تۆ کراوە. بنەوە ئەڕوات عیسا ئەڵێ دەرگای شارم بۆ بکەنەوە. ئەوانیش کە شار دەرگای شاری بۆ کەن و کە سەیر ئەکەن دەجال لە دوای دەرگاکە وەستاوە و حەفتا هەزار جولەکەی لەگەڵدایە پێمەساسەم فەرمێ هەر هەموویان خا. ئەوانی شمشێری و ڕازاو قەڵغانی بە بەقوەتن پاشان کە دەجال چاوی بە عیسا ئەکەوێ فەرمێ دەتوێتەوە هەروەکو چۆن خوێ لە ئاودا ئەتوێتەوە برانی خۆشەویستم پاشان هەڵدێ ئەوی لە ئاستی دەرگای لە دیخۆرەڵا دەیگرێتەوە ئەی کوژێ اینجا خی پەرۆرگا جوولەکە ئەبەزێنێ بە جۆرێ هیچ دروستکراوێکی خوا نامێنێت کە جوولەکە خۆی لە پەنادا حەشار بدا وە خوای گەورەش نەیهێنێتە قسەکردن نە بەرد نە دار نە دیوار نە ئاژەڵ جگە لە داری توتڕک کە داری غەرقە دەفەرمی پێغەمبەر صلی اللە علیە و سەللەم چونکە لە داری ئەسڵی جولەکەی قسە ناکا ئەڵێ ئەی بەندەی مسلمانی خوا ئا ئەمە جوولەکەیەکە وەرە بیکوژە لە پشتی منەوە بەس داری خەقە دەفەرمێ پێ سلم قسە ناکە لەبەری کەوا ئەسلی جوولەکەیە تۆ لە کوێی مسلمان تۆ لە کوێی هەی خەوت و جوولەکە ئەمڕۆکە تەل ئەبیبی پڕ کردووە لە داری غەرقەت قەناعەتی بە فەرموودەی پێغەمبەری خۆشەویستە صلی الله عليه وسلم بەڵام تۆ تازە دینەکەت وەلانەی تۆ تازە هەڵەگەڕیتەوە مرتەدەبیتەوە پەنا بەخۆ خوای پەروەردگار تازە دوای جوولە کاکەی بەنامە خوای گەورە وەلە دژبرانی بەڕێز و خۆشەویستم شارێکی ناسراوە لە فەڵەستین لە نزیک شاری ڕەملەوە و لە ڕایەتی دابورەت ڕحمەتی خوای ئەڵێ پێغەمەی خوا ساسان فەرموویەتی لە کاتێکدا کە لەشکری ئیسلامی سەرگەرمی خۆسازدانن بۆ شەڕ ڕیزەکانیان ڕێگەخەن و قامە دەکرێت بۆ نوێژ ئیسای کوڕی مەریەم سەلامی خوای لەوێ لە ناوێندا دابەزێ و پێشیانەکەی بۆ جەنگ کاتێک کە دوژمنی خوای بینێ مەبەست پێی دەجال ئەتوێتەوە هەروەکو چۆن خوێ لە ئاودا ئەتوێتەوە ئەگەر لێی بگەڕایە پێ سافر بە تەواوی ئەتواو لە ناو ئەچوو بەڵام خوای پەروەردگار بە دەستی ئیسای کوڕی مەریەم ئەی کوژێ پاشان خوێنەکەشیان پیشان ئەدا بەم جۆرە برایانی خۆشەویستم لە کۆتاییدا درۆو بوختانی دەجال ئاشکرا بێ کە خوا نەبووە بەڵکو لەبەر چاوی هەموویاندا ئەکوژرێ وەکو باقی مرۆڤەکانی تر خوێنی لێ ئەڕژێ و ئەمرێ و جوولەکەکان هەتا هەتایە و ئێستاش پێیان ئەڵێین خۆیان و نیازە گڵاوەکانیان لە گۆڕ ئەنرێن و زەویان لێ پاک ئەکرێتەوە و لاپەڕەیەکی نوێ لە مێژووی مرۆڤایەتیدا هەڵا درێتەوە کە تیایدا ئیسلام سەروەرە و عیسای کوڕی مەریەمی صلات و سلامی خوای لەسەر بێ پێشەوا و ڕابەرە اقول قولي هذا واستغفر لكم لسائر المسلمين سبحان ربک رب العزە عما یصفون وسلام علی المرسلین والحمد لله رب العالمین خوای پەروەردگار لە هەموو لای ڕازی بێ ان شاء الله و ئەگەر هەڵەیەکمان کردو داوای لێبوردن لە خوای گەورە کەن ئەگەر پێکاوێتیشمان ئەوە لەلایەن خوای پەروەردگارە خوای گەورە زمانی هەموو لای پاراوکە بۆ دینەکەی خوای گەورە دڵمان خۆشکی بە نەسرەتی خۆت بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت عاقبەت خێرمان کەی سەربەرزمان بکەی بە ئیمانەوە بمانژێنی بە ئیمانەوە بمانمرێنی بە ئیمانەوە زیندومان بکەیتەوە یا ربی خوایە لەژێر ئاڵای لا اله الا الله محمد رسول الله حەشرمان بکەین بەر شەفاعەتی پێغەمبەری خۆشەویست بکەوین صلی اللە علیە وسلم لە دەرگای ڕەیان ناومان بخوێنیتەوە یا ربی خوایە بۆ خاتری گەورەی ناوە جوانەکانی خۆت ئەو کەسانەی کە زوڵم و ستەم و ناڕەحەتی بەرامبەر بە میلەتی موسڵمان دەرەبڕن خوایە لە ناویان بەرە پشتیان بشکێنە نەسرەتی دینەکەت بدەیتەوە ان شاء اللە خوای گەورە لە هەموو لای ڕازی بێ اللهم امین لە دەرزی سبەی شەودا ان شاء اللە ئەگەر تەمەن باقی ماو ماین انشاءاللە چینە خزمەتی دابەزینی عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێبێ باسی یەکەین لە ڕێگەی ئاەتەکانی قورآن و فەرمودەکانی پێغەمبەری خۆشەویستمان وسلام علیکم و رحمت الله وبرکات و فەرمای کازادە کاک شاڵای برای گۆرەی خۆشەویستم انشاءاللە ئەگەر بکرێت کەمێک زوو وەڵامی پرسیارەکان بدەمەوە انشاءاللە لە بەرۆیکەوە لە شوێنی تر مەوعیدم هەیە و داوای گردنازاییەکەم فەرموو برای خۆشەویستم مای کازادە دەست و دەمە خۆش بیا خۆم لای خۆشەویست بسم الله الرحمن الرحیم والصلاة والسلام علی رسول الله اما بعد سەرەتا ئەو برا خۆشەویستەمان کایە دەجال بەچی دێت و ئاڵێت تیار و سیلاحی پێشکەوتی پێ چۆن هەموو دنیا ئەکات بە خێرایی برای عزیزم بەڵێ وەکو باسمان کرد سەر نەسی فەرمودەیە خیرکەوە پێمە ساسەفەنە هەفتە هزار جوولەکەی لەگە دەڵێ لە باشترین و چاکترین قەڵغان و شمشێریان پێیە کەواتە باشترین و چەک و ئەسلحەی ئەو سەردەمەیان پێ برای عزیز و خۆشەویستم و مەسەلەی تیارەکەش کە ئیشارەت پێدا کە ماوەی چل ڕۆژە سەر زەوی ئەگەڕیان لە فەرمودەی ترا فەرمێ چل شەو مەسەلەی ئەم گەڕانە برای عزیز و خۆشەویستم کە پێ ساسم ئیشارەی پێدا ئەفەرمێت خێراییەکەی لەسەر زەوی چۆنە سەحابەکان پرسیاری لێکەن ئەڵێ وەکو هەور وایە کە بای تون پاڵی پێوە بنێ بۆیە علماء رحمەتی خوایان لێبێ ئێستا ئەتوانی فەرمی وەکو تەیارە وایەوە کە خوای گەورە بۆی مسخر ئەکا چونکە لەو کاتە تەیارە نەبووە سەیارەش نەبووە تاوەکو باسی تەیارە کا پێغەمبەر صلی الله علیه و صحابەکان بۆیە علماء رحمەتی خوایان لێ فەرمون پێغەمبەر صلی الله علیه و سلم ئاوا خەڵکەکەی چوار دەوری خۆی تێگەیاندووە جوان ئەو شتە چییە پێتکە ئەی پێغەمبەر صلی الله علیه و سلم لە ماوەی چڵ شەوە هەموو دنیای پێکەیان ماوەی چل ڕۆژە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم فەرموویەتی فەرموویەتی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە و سلم ئەوەی کە خوای گەورە هۆکاری بۆ ئامادە کردووە وەکو هەورێک وایە کە بای توند پاڵی پێ بنێ برای بەڕێز و خۆشەویستم ان شاء الله ئەمە نزەتی خێرایی و سیلاح بەڵێ باشترین چەک وەستاحی و سەردەمەی پێیە وەخوای گەورە شتێکی بۆ مسەخەر کردووە ئیلا و شوێنانە بێ کە باسمان کرد مەکە و مەدینە لەگەڵ مزگەوتی تۆڕ کێوی تۆڕ لەگەڵ مزگەوتی طیبە کە مەستی مزگەوتی مەدینەیە مزگەوتی کەعبە واتە مەککە و لەگەڵ مزگەوتی قودس ئەم چوار مزگەوتەش ناتوانێ تێی بچێ و پرسیاری دووەم ئەو برا خۆشەویستان فەرمێ ئەگەر خۆ لە ماڵەوە بشاریتەوە دەجال دێتە ماڵەوە ئەگەر بۆمان نەکرا بچینە مەدینە بارەکە الله پرسیارەکە لە جێی خۆیدایە هەر برای خۆشەویست میشارەمان پێدا لە مەخیرەشدا وتمان پێغەمەری خوا ساسان فەرمێ کاتێک کە دەجال دێ لە منطقەی خوراسانەوە کە دەرەچی حتا هزار جوولەکەی لەگەڵدایە لەو شارێکە دەرەچێت کە پێوتی ئەسفهان هەنای شارەکەشی بردو پێ سەلام ئەفەرمێ کاتێ کە دێتە نێوان شام و عێراق لەو نێوانەدا ئیعلانی خوایەتی ئەکات بەلای ڕاست و چەپدا فەسادی بڵاو ئەکاتەوە خەڵکیش لە ڕێگەیدا بن بە دوو بەشەوە وەکو باسمان کرد ئێستا خەڵکیش لە ڕێگەیدا ئەبێ بە دوو بەشەوە کۆمەڵێکیان شوێنی یەکەون وانەی کە شوێنی یەکەون بە ئەمری خوا ئەمرەکە بە ئاسمان بارانە بارێ ئەمرەکە بە زێ ڕووەکە ڕوێ ئیتر مەڕوماڵاتەکانیان لە جێ زاران زیاتر گوانیان بۆ پڕەکا لە شیر وە پاشان برای ئەزیز و خۆشەویستم ئەمە بە نسبەتی یەکەم مەسئەلەتەوە کە ئیشارەت پێدا وە کۆمەڵی دۆم کاتێک کە شوێنی ناکەون خوا پەنامان بدا ئەم کۆمەڵیان برای بەڕێز و خۆشەویستم پێغمەی خوا ساسان فەرمێت بە ئەمری خوا ئاسمان باران یەک دڵۆبنێ نابارێ زەوی وشکە بێ ئەدا بەلای کەلاوەکانیاندا ئەڵێ دادی زێڕ و گەوهرەکان تا دواکەم هەمووی دوای دەجالە کۆن پەنا بەخوای گەورە یعنی تاقیکردنەوەکی زۆر گەورەیە خوای گەورە پایدار کە یاخوا کاکە خالی دەرەوەی برای گەورە خۆشەویستم بەخێر بێ یاخوا برا بەڕێزەکەم کەواتە برای بەڕێزم خوا پەنامامدا خەڵکی بن بە دوو بەشەوە پێمە ساسان فەرمی ئەوانەی کە ناگەنە مەکە و مەدینە هەڵدێن بۆ شاخەکان کەواتە تۆ لە ماڵەوە مەبە ئینشاڵە چونکە عادەتەن هەروەکو لە کۆنەوە هەتاوەکو ئەمڕۆکە گەر حکوومەتێکی زاڵم دابێت بەسەر منطقەیەک داوانەی کەەوە ڕاپەڕینیان کرد دایمە لە شاخەکانەوە دابەزیێنێتە ناو شارەکان بۆیە دەجاریشە فەرمێ گوند نامێنێ ئاوایی نامێن سەر زەویدا نەگەڕێ کەواتە برای بەڕێز و خۆشەویستم ئەو شوێنەی کەوا ئەو دەجالی لێ دێ ئەبێ ئەگادار بینەوەی کەوا برا خۆشەویستەکەم انشاءاللە شوێنەکە کە ئینسانی مسلمان ئەتوانێت بەرەو شاخەکان هەڵبێت ئەگەر نەگەشتە دەستی نەگەشتە مەکە و مەدینەیان ئەو چوار مزگەوتەی کە باسمان کرد بەڕێزتان فەرمووتان مردوو زیندوو ئەکاتەوە ئایا ئەو کاتە ئەو کەسانە بڕۆێت بەڵێ بێگومان پێغەمبەر صلی الله فەرمێ دەجال ئەدا دێتە لای کابراکی دەشتەکی دانیشێ هەڵە دێتە لای کابراکی دەشتەکی دانیش کاک عمر فاروقیان ئێمە ناتوانین بڵێن تیاری پێەیە بەڵام ئەم عولەمایان ڕحمەتی خوا لێ فەرمونون ئەفەرمونون ئەو کاتە پێ ساسم وا خەڵکەکەی پیاگەدار کردوێتەوە بەڵام دیارە لای ئێمە ئێستا ڕۆشنەکەوە تیارە هەوا پاڵی پیوانێ برای خۆشن بایتون پاڵی پیوانەکە لە ئاسماندا ڕوە ئاوا بەو شێوازە ڕوونی ئەکەنەوە دیار لەوە چیتر تەیارەش پێشکەوتووتر بێ وەکی خوای گەورە بۆی ئاسان ئەکا بەڵام وەکو تەیارە چۆن بە ئاسمان ئەڕوا بەو شێوازە برا بەڕێزەکەم و دووەمینیشان برای خۆشەویستم دەرباری مرد و زیندوو کردنەوەکە پێغەمەری خوا ساسان فەرمێ ئەچێتە لای کابراکی دەشتەکی پێڵێ ئەگەر باوکت یان دایکت بۆ زیندوو بکەمەوە باوەڕم پێێنی ئەرێ کە ئەوە شەڵە جالەوە باشترە بێ تۆ باوکو دایکم بۆ جونگەی کە کاتە خوای نعوذ بالله ئەڵێ ئەمیش دەچێت دوو شەیتان دێن دوو جنی شەیتانی دێن برای خۆشەویستم لەسەر شێوازی دایک و باوکی چونکە جنە توانێ بۆ شێوازی خۆی بگۆڕێ لەسەر شێوازی دایک و باوکی ئاو بەحسە بۆیان زیندووە کاتەوە پەنان بەخوای پەرۆردگار ئەمجا ئەو کەسە باوەڕی پێێنێ خخوای گەورە پەنان بەڵێ بێگومان ئەو کەسێکەوە بۆی زیندووە کرێتەوە باوەڕێنێ خخوای گەورە پەنامان بدا بە دەجار کە خوایە لەسەر زەویدا بە نسبەتی پرسیاری برا خۆشەویستەمان ئەی ئایا لەو زەمانەدا زانیاری چەند لە دواوەیە کە عیلم لە ناو ئەچێواتە بێگومان برای خۆشەویستم وەکو باسمان کرد لە شەڕی جەنگی مەرحەمەت کوبرا ئەوەی کە قوت و دەسەڵات و ئەتۆمی هەرچی زەڕی دنیاییە کەوتمان چوار ڕۆژەکانی ئەو شەڕە گەورەیە وەکو علەما ڕحمەتی خوانی شاری پێدن هەمووی لە ناوچێ هەمووی تەقێنرێتەوە چونکە ئەو کارەبایی کە تۆ ئێستا کە لە بەریا دانیشی گڵۆپێکی ڕۆشنەوە بە ئەتۆمیە ئیشەکە برای خۆشەویستم نەوەویە قمبەلەی زەڕیە فەرەنسا داوێتی بە ئەڵمانیا ئەم لەوی داوەی تر هەمووی وەری گرتو بەو شێوازە وەکو لای خۆمان نییە بڵێ بە ئاوە کارەوە بۆ دروستکە لەبەرەوە نامێنێ لە سەردەمی دەجار دابرای خۆشەویستم عیلم زۆرە چێتە دوا وەکو باسمان کرد چونکە شەڕێکی خوێناوی بووە و لە پێش هاتنی دەجاریشدا پێ سا سەفەنە سێ دانە ساڵ بێ ئاوی ئەبێ بێ خواردنی ئەبێ لە ساڵی یەکەم سێ بەشی باران خۆی ئەگیرێتەوە سێ بەشی ڕۆکی زەوی ناڕوە سێ بەش یاین بەشێکی ناڕوێت وە لە ساڵی دووەمدا سێ لەسەر دوو واتە دوو بەش ناڕو یەک بەش ئەڕوێ ئاسمان یەک دڵۆپی لە نابارێ بەو شێوازی کەوا لەسەر سێ لەسەر دوو ئەبارێ ساڵی سێم نە دڵۆپێ باران ئەبارێ لە ئاسمان نە یەک گیاش سەوز ئەبێ لەسەر زەوی پەنا بەخوای گەورە هەر بۆی بەهۆی ئاوە شوێ کە زەوی تێک چۆ پەنا بەخوای گەورەکەوە ڕۆژ یەکەمی بە ساڵێکە پێ ساسان فەرمێ ڕۆژی دوین بە مانگیەکە ڕۆژی سین بە هەفتەیەەکە باقی ڕۆژەکانی فەرمێ وەکو خۆی وایە برای بەڕێز و خۆشەویستم بەڵێ هەرم چوار پرسیار بوو کاک شاڵاو گیان فەرمای کازادە برای بەڕێز و خۆشەویست میشاڵە سەرتا پرسیار برا فریا نەکەوتی بنووسم گەرد نازان گە قسە ناکەم بە وەڵام دەمەدا لێوردن لە خوشبراین ترێکم پرسیاریان کردووە بێگومان برای خۆشەویستم دیارە خی گەورە دەسەڵاتێکی پێبەخشیوان تۆ بە دایک و باوکی خۆتت بینی بە دەسەڵاتی پێبەخشێکەوە ئەو جنانە خۆیان نەخەنە سەر شێوە دایک و باوکی و کەسێک کەوا داوای لێکە بۆ زیندوو بکاتەوە یعنی ناچێت لە شێوازێکی تر بێ بۆیە پەنا بەخوای گەورە کاتە لە خۆشیە کابرا هەربیری لای ئەوە نامێنە بڵێ درۆقی خوا پەناوەمدا خی گەورە بە خاتی گەوری ناوجوانەکانی خۆی بان پارێزیە لە بینین لە بینین ئینشاءڵە برای عزیزم نابێ کورە برای ئازیزم کاکە قسە ناکەم پیان وەسا سەمەکو فەرمودەکەی شاران پێدام ئەفەرمێ ئیمانداری واچێ بە درۆی بخاتەوە کە زۆر زۆر لە ئێمە ئیماندارترە بەخوا برای خۆشەویست خۆی زۆر بە ئیماندارە زانێ فەرمێ کە چێت چێ ئەوەنە سەحر و جادوەکان ئێوەندە پیسن پنا بەخوای پەرگایی شوێنە پێ لە باتەوەیکەوە بە درۆی بخاتەوە نەوەڵا برای گەنەبێ هەوڵ بدەێت چونکە نەهی لێ کردوڵێ هەوڵ بدەن نەیبینن خوا پەناوندە برای خۆشتن نەوەڵا ان شاء اللە هەتا بتوانین خۆمانی لێ بەدوور گرین زۆر باشە ئەگەر خوا نەخواستە گەشینەوە سەردەمە ان شاء اللە پرسیاری و برایمان خوشک و برای هەیە نەخێر باسی خوشک و برا نەکردەوە لە دایک و باوکێکیش لە دایک بووە کەوا تەنیا دەجالیان بووە و ناشزانم کێ دایک و باوکێتی چونکە لە فەرمودەکاندا ئیشارەی پێ نەدراوە برای خۆشەویستم تا بزانم کە ناوی دایک و باوکی کێ گەر نەبێتە قسەکەی مامۆسای خۆشەویستمان دی سەعات سێی شەو تەلەفۆنم بۆ کراوتیان سەگەکەی کە هەفناوی چییە جا برا گیان ئێمە هەوڵ بدەین ئەوانەی کە نیشانی چارەسەرکردنە کە پێ ساسم بۆی داناین و چوار خاڵی کە باسمان کرد هەوڵ بدەین ئەوانە لەبەرکەین جارێ دایک و باوکیشتمان پێویست نەبێ چونکە نیشانانی کە ڕوەدەن پێشە هەوڵ ئەوانەی شڵە خۆمان لە خۆمان تطببیقی بکەین ئەوە باشە برایزیت و خۆشەویستم بەنسبەتی زەکاتەکە و شڵە مامۆسای دانێ کاک ئاوەدیان کاک شڵاکی ئەمرێ خۆشەویستم شڵە مامۆسای دانێ وەڵامەکەی باو لە وەرگێتەوە ئایا جوولەکار بە ئیسلام ئەبن یا هەر بە جوولەکەی یەمێنەوە بەڵێ برای خۆشەویستم مەسئلەی جوولەکە کاتێک عیسای کوڕێن سەلامی خۆیان دەجال ئەکوژەی تر کە بنەچە و ڕەگ و ڕیشی جوولەکەڵە کێشن لە ناو شاری قودسە وەکو باسمان کە بەرد و دار و ئاژەڵ هەموو یەکەوە نەقساڵن وەرە مسلمانەوە جوولەکەێک لە پشتمانەوە ئێتر لەو کاتدا جوولەکە ڕەگ و ڕیشی هەڵە کێشێ لەسەر زەویدا ئەوانەی کامێنەوە عیسای کوڕی مەرەم سەلامی خوای لێبێ ئەکەوێتە لەناوبردنی صلیب و بەرازیش واتە ئەوی کە ئەمێنێتەوە خوای گەورە فەرمووی ئەو کاتە هەموو دیانەتەکان لەناو ئەبا یەک دیانەت نامێنێ نە نەسڕانی نە گاپەرست نە جوولەکە هیچ شتێک نامێنێ فەرمووی لە دیانەت عەفوەن ئەفەرمووی هیچی نامێنێ لەسەر زەویدا خوای گەورە هەموویان لەناو بە ئیلا ئیسلام ئەمێنێتەوە ان شاء الله لە دەرزی سبەی شەو گەر خوای گەورە مەجالی دا یان دەرفەتمان بوو ان شاء الله بە درێژی شاری پێ دەینەوە ئایا چەکی کۆمەڵکوژ واتە ئەتۆم واتە هەر کاتێک باسی کردبێ پێ ساسم ڕەنگی سوور هەڵگەڕاوە بێگومان برای خۆشەویستم وەکو باسمان کرد پێ ساسەن بۆ شێوازە باسی کردووە ئەفەرمێ باشترین چەک و باشترین قەلغان و شمشێریان پێەیە کە ڕازاوەترینە نەفەرمیانی زۆر بەقوتن ئیتر بەس بە نسبەتی چەکی ئەتۆمەوەی مە ناتوانین قسەی لەسەر بکەین چونکە باس نەکراوە لە حەدیسەکانی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بەڵێ ڕاستیشە کە پێغەمبەر صلی الله علیه و سلم باسی دەجال کرا ڕەنگی سوور وەرگرا چونکە پێغەمبەر نەبووە کە ئومەتەکەی لێ ئاگادار نەکردێت برای بەڕێز و خۆشەویست پێغەمبەر نەبوو ئومەتەکەی لێ ئاگادار نەکردێت و پەنا بەخوای پەروەردگار واروا پرسیاری و برای فەرمێن ناتوانین بڵێن شاخ یا چیای بۆ بەکاربێنین چونکە خلافێکی زۆر هەیە لە بینی علەمایش هەڵ کاتەش باسیەکەین دیلقڕنین سەلامی خوا لە بەکە یەکێکە لەو چوار مەلیکی کە سەرپەرشتی هەموو زەوی کردووە برای عزیزم هەموو کوڕی ئەرس خی گەورە قدرەتێکی پێبەخشی بوو هۆکارێکی پێبەخشی بوو کەوا خۆرهڵات و خۆر ئاوای زەوی بگەڕێ و سێم سەفەری بۆ نێوان ئەو دوو بەربەستێکە کە یاجوج و ماجوج لە قومێکی لێ شەڵە کاتی خۆی دەژی دێنە سەری بەربەستێکیان لەسەر دروست دەکات و خوا پەناوامدا لە سەردەمی ئیسای کوڕی مەریەمدا دا ئەبەزنە خوارەوە تا گەر سبەی شەو نەگەینە سەری شەڵە بۆ دوو سبێشەوەگەی نەسەری بە درێژی ئەو ئاەتانی کە باسەکەم لەسەری و فەرمودانی پێ ساسن کە باسی لێواکان ئیشاڵی شاری پێدەین کەوا خۆی پەرۆدا وە حەنێرە بۆ ئیسای کوڕی مەریەم سەلامی خوا لێبێکەوە کۆمەڵە بەندێکم نردۆتە سەر زەوی هیچ کەسێ توانای ڕوبەڕوبوونەوە نیە لەگەڵیاندا بۆیە داواکە لە عیسای کوڕی مەریم کەوا بەندەکانی خوای گەورە با بۆ کێوی تۆڕ مسلمانان واتە هەموو ئەچنە کێوی تۆڕ بەڵام کافرەکان کەس نییە گاداریان کاتەوە بۆیە پەنا بە خوای پەروەردگار کافرەکان چیەکەن یان چاویان ئەبلەقە بێ پەنا بەخواکەی ئەجوج و ماجوجە بینن کو فەڵەستین و ئەردەن و منطقانە خوا پەناواندا ئەڵێ ئەوەی کە ئاخیر کەس دێتە سەری ئەڵێ وابزان وەختی خۆی ئێرە ئاو بوو ینی هەمووی وشکەکەن و دەریاچێ هەر بۆیە سیفەتیان لەگەڵ مرۆڤی ئاساییدا جیاوازە خوا پەنامان بدا بۆ خواردنەوەی ئاو و هەر یەکێکیشیان هەزار کەس لە وەچەی خۆی ئەبینێ پەنا بەخوای گەورە هەزار کەس لە وەچەی خۆی ئەبینێ یاجوج و ماجوج نامرێتە هەزار نەبینێ دوایشار هەموان بە یەک دەرد لەناو ئەچن ئەویش کرمێک کە خوای پەروەردگار لە ملیان دەری ئەکا لەسەرەوەی کە تیرێک ئەدەن بە ئاسمانەوە ئەڵێن ئەو زەویمان لەناو برد هەموو سەر زەوی داگیر ئەکەن تیرێکیش ئەنێن بە ئاسمانەوە خوای گەورە بە خوێنی بۆیان تێخوار بۆ ئەوەندەی تر بە ناخی زەویدا بیان با ئەڵێن ئەوە خواشمان کوژ سەرکەوتیمە سەر ئاسماندا نەعوذ باللە خوای گەورە لە کرمێک کە خاتە لای ملیانەوە دەریەکە هەر هەمان بە یەک تیاچون لەناو ئەبەن و پیامبر صلی الله علیه و سلم گیانداری سەر زەوی هەمووی تێرەخۆن و هەڵ ئاوسن لە گۆشتی یاجوج و ماجوج دا، پاشان عیسای کوڕی وێنە دائەبەزێتە خوارەوە زۆر بێ تاقەت دەبێت چونکە پێیان لا نابرێ و هەموو مەیتە بۆگەنییە داوا لە خوای گەورە ئەکەن کە خوای گەورە یارمەتییان بدا خوای گەورەش کۆمەڵە بانگەندەیە کە نێرەی پێنج سەد سەد ملی یان وەکو ملی حوشتر وایە هەڵیان ئەگرن و یاخەنە ناو دەریاوە مەیتەکان فرێدەن و پاشان بارانێک ئەنێرێ خوای گەورە سەر زەوی پاکوا گەشوات و ئیشاڵە کاتی خۆیدا بە درێژی شارەی پێدەین بەڵێ ئەمە پرسیارەکان و کاگە شاڵاوگە انشاءڵە داوای گەر نازاییەکەم نازانم کەس پرسیاری ماوە یان ناینشاڵ چونکە ناتوانم بەڕاستی ئەچین بۆ مزگە و ئیشم نییە الحەمدللە کاک شاڵاوگیان بە نسبەتی ئیشەوە بەس لە مزگەوت لەگەڵ برانە دانیشن خۆیان مەتیب دای شاڵای تر